کاسێتی هەشتەم دیوی دووەم. من بەردەوام پێم دەگوت مردنی دڵشووشە هەموو شتێکی لە مندا گۆڕیبوو، لەو ڕۆژەدا تووشی لەرزوتایەک ببووم بەردەوام لەگەڵمدا بوو، نەمدەتوانی پیاڵەی چا و پەرداخی ئاو و تیکە نانەکەشم بە دروستی بگرم، کە سەریاسی یەکەم وای دەکرد من هەستم بە نائومێدیی گەورە کرد، هەستم کرد هەموو ئەو یارییە شتێکی سەخیفە، ئەوەی هەردووکمان یەک ژیان و یەک ناو و یەک ڕابردوومان هەیە و نازانین بۆ وایە، شتێکی سەخیفە، من هەموو ئەو سنوورانەم دەبڕیکە ئەو دەیگوت نابێت ببڕێت و من دەمگوت کە من و تۆ نەزانین کێین بۆ لەیەک دەچین ئیتر بۆ ببین بە هاوڕێ، بۆ پێکەوە پەیمانێکمان مۆرکرد و خستمانە ژێر دوامین هەناری دنیاوە. کەواتە هەمووی قسەی بێ مانایە، دەتوانین میز بکەین بە هەموو شتەکاندا، میز کەین بە ناوەکانماندا، میز بکەین بە هەنارە شووشەیەکاندا، میز بکەین بە دواهەمین هەناری دنیادا. کەوام دەگوت، بێدەنگ کەوچکەکەی دادەنا و ڕۆژنامەکانی هەڵدەگرت و دەڕۆی، من لەو چایخانە شێتەدا کە پێیان دەگوت بوراق، سەرم دەخستە سەر مێزەکە و دەستم دەکرد بە گریان. لەناو ئەو گەچ و بێ ئیش و قوتابیە غەمگینانەدا کە لە دەورم پێدەکەنین دەستم دەکرد بە گریان و بە فرمێسکەکانمەوە دەهاتمە دەرێ و ئیتر تا دوای مردنی سەریاسی یەکەم نەچوومەوە بۆ بوراق ئەو شەوە لە ماڵی ژینۆی مەخمەڵی بە غەمگینی بینیمەوە گوتی ئەمڕۆ تەنیا محەمەدی دڵشوشەمان لە دەست نەدا منیش هەنانە شوشەیەکەم ون کرد سریاس عەفوم کە ئەو کاتەی محمد بە مرد بە مردویی بینی ویستم هەنارە شوشەیەکەم بدۆزمەوە لێت ناشارمەوە کە ڕۆژێ پێش لە لە لافاوەکە هەنارەکەم لای ئەو بوو ویستم بیدۆزمەوە و کەس نەیبات بەڵام لەو کاتە تا تۆ خۆت لە قوڕ و لیتەی ئەو کوچەیە هەڵکێشا و سەرت لێ شێواندم کە زلەکەت لێدام چەن بە پەرێشانی مردنی جوانەمەرگ بووم ئەوەندەش خەمی تۆم بوو چەندە دڵم لای تۆش بوو ئەوەندەش دڵم لای هەنارەکە بوو بەڵام تازە ڕۆیی تازە فەوتا من ئەو کات نەمدەزانی بۆ سەریاز هەنارەکەی خۆی و داوە بە محەممەدی دڵ شوشەدا نەمدەزانی لە پێناوی نەهێنێکی گەورەدا نەبێ سەریاز دەستبەرداری هەنارەکەی خۆی نابێ بارحاڵ ئەو ئێوارەی کە محەممەدی دڵ شوشە لە ماڵ هاتە دەرەوە و تووشی لافاوەکان بوو دەچوو بۆ لای سەی مژدەی شەمز کە کوڕی سەی جەلالی شەمز بوو، ئەو توحفەفرۆشەی شتێک لە نەهێنی هەنارەکان دەزانێ، نەدیمی شازادە زۆر شت دەزانێ. من لە ڕۆژی مردنی سریاسی گەورەوە وازم لەوە هێنا بۆ ئەو چیرۆکە بژیم. بەلامەوە گرنگ نییە ئەو نەهێنییە بزانم یان نا، بەڵام نەدیمی شازادە زۆر شت دەزانێت و زۆر شت، تۆ دەبێت نەدیمی شازادە بدۆزیتەوە، ئەو شەوە وەک هەمیشە من و سەریاسییەکەم کە لەو ساتانەدا پێم دەگوت سەریاسی گەورە، دەستمان کردە ملی یەک و ئاشبووینەوە، بەڵام من تا دوای مردنی ئەو نەچوومەوە بۆ بوراق، ئەو چایخانەی یەکەم جار یەکەم چای هاوڕێیەتیمان لەوێ خواردەوە، ئیتر نەچوومەوە بۆ بوراق، نەچوومەوە بۆ بوراق، نەچوومەوە بۆ بوراق. من بە گشتی لە هەمووان کەمتر دەچووم بۆ ئەو چایخانەیە. نەچوون بۆ چایخانەیەش مانای ئەوەی خەڵکانێکی زۆر نەناسیت و خەڵکانێکی زۆر نەتناسن، گوێت لەو چیرۆکانەی ناو بازاڕ نەبێ کە سەریاسییەکەم بە دەنگێکی بەرز دەیگێڕایەوە، ئاگات لەو ڕووداوە سەیرانە نەبێت، ئەو چایخانەیە بەشێکی گرنگی ژیانی سەریاسی سبەحدەم بوو، سەریاسی گەورە، پڕۆفیسۆری شەوە تاریکەکانمان، لەوێدا دەستگێڕەکان دەردەدڵی خۆیان بۆ سەریاس دەکرد. ئەوانەی کە عەرەبانەکانیان دەفرۆشت سەواو مامەڵەیان دەکرد، ئەوانەی دڵداریان دەکرد نامەیان لەسەر نامەی یەکتر دەنووسیەوە، دەستگێڕە تازەکان دەهاتن بۆ لای مارشاڵ و ئەنجومەنی عەرەبانەکان تا شوێنێکیان لەناو لەشکری عەرەبانەکاندا بۆ بکەنەوە، سریاسی گەورە لەوێدا لەگەڵ پۆلیس و پیاوانی شارەوانیدا، ڕێدەکەوت پارەی زیادی دەدا بە کەناسەکان تا باشتر شوێنە پیسەکان پابکەنەوە لەو مناڵانە توڕە دەبوو کە نەیاندەزانی ژیان لەگەڵ لەشکری عەرەبانەکاندا یەعنی چی بەڵام ئەوەی کە منی سەرسام دەکرد حورمەتی زۆری بوو بۆ ئافرەت بوەستە بوەستە بوەستە مزەفەری سبح دەم با لێرەدا بوەستم و بیرم بکەوێتەوە هەرسێکمان سێ بەد بەخت بووین ئافرەتێک چیە لە ژیانماندا نەبوو عەفونکە حورمەتی باوک و کوڕ دەخەمە ژێر پێمەوە و دەڵێم کەس کەسمان مەمکێکمان نەگوشیبوو لێوێکمان نەمژیبوو ڕانێکمان هەڵ نەگڵۆفیبوو سەریاسی گەورەی ئەوەی لەناو ئەوەی ناو دەنا شەرەف من ناوم دەنا بەدبەختی دڵ شوشە ناوی دەنا بێ سەبری وای لە من وای کێ لەو باوەڕەدا بوو ئافرەتێک محمدی دڵ شوشە بکوژێ من ئێستا لەم زیندانەدا یەک ئومێدم هەیە یەک ئومێد و هیچی تر گوێ بگرە مزەفەری سبح دەم ئێوەی کە نەم بینیویت و ناشمەوێ بتبینم بۆ ئەم وڵاتەی ئێمە یەک ئومێد سۆرە من هیوام ئەوەیە بێمە دەرێ و بڕۆم لە شوێنێکی ئەم دونیایەدا خۆم ون بکەم کۆمەڵێک بەڵگەنامە و شوناسی ساختە دەربێنم و ناوی خۆم بگۆڕم و یەک مناڵم هەبێ یەک مناڵ ناوی سریاسی سوبح دەم نەبیستبێت بەڵام درۆیە ئێمە سێ پیاوی خەسیو بووین مزەفەری سوبح دەم جێت لێمە هەندێ جار دەبێ تەسجیلەکە بکوژێنمەوە و بیربکەمەوە من لە زوڵمەتێکی تەواودا قسەت بۆ دەکەم نازانم دەبێ سەعات چەند بێ تۆش وەک من زیندان بوویت دەزانی مرۆڤ لە زینداندا گەرچی پێویستی بە سەعات نییە بەڵام بەردەوام حەز دەکا بزانێ سەعات چەندە خەڵکی چ دەکەن چ جێگایەکی دونیا ئارامە و کوێ جەنجاڵە من هەر چۆنێ قسە بکەم دێمەوەو سەر یادگاری ئەوان هەست دەکەم لە بەینی مردنی دڵشووشەوە لەو کاتەوەی شەریفی پەپوولە بە خۆی و قاپێک ماسی و سێ کولێرەی عیشاوە خۆی کرد بە ژووردا و گوتی ئەمشەو محەمەدی دڵشووشە مردووە ژیانی من تێک چوو، ئەو مرۆڤە چەپەڵەی لە ناو مندا هاتە دەرێ، وەک ئەوەی لەو ساتەوە ئەو سەریاسە چەپەڵەی دەمویست بیکوژم زیندوو بێتەوە. مردنی دڵشووشە مردنی هەموو حەقیقەتێک بوو لە ژیانی ئێمەدا. ئەو سەریاسەی ئێستا زیندانە پیاوێکە لە تەپ و تۆزی مردووانی ئەودا ون بووە. تۆش کە لە بیابانەوە هاتوویت هەر لە ناو تەپ و تۆزی مردنی ئەودایت. ئەو خۆی وای دەگوت. ئەو کە هەردەم باسی مردنی خۆی دەکرد، هەردەم قسەی لە سەر کاتی ژیانی خۆی بوو، بەردەوام قسەی لە غوبارێک دەکرد دوای مردنی خۆی جێی دەهێڵێت و ئێمە تیا ون دەبین. بزانە، ئەگەر محەمەدی دڵشووشە بەو جۆرە نەمردایە، ئێستا ئێمە ژیانێکی تر دەژیاین. ئێستا تۆ دەهاتیتەوە بۆ ئەوەی من ببینیت، سریاسەکانی تر ببینی، باوش بە هەمووماندا بکەی، بەڵام ئەو لەگەڵ خۆیدا هەموومانی کوشت. لەبیرمە شەوێ باسی مردنی خۆی بۆ کردم، دڵنیا بوو دەمرێ، دەیزانی شتێک دەیکوژێ، بەڵام دروست نەیدەزانی چییە، لای هەمووان دەیگوت عەشق دەیکوژێ، بەڵام لای من دەیگوت لەوانەیە نەهێنیەکان خۆیان یان دۆزینەوەی ڕاستییەکە هیچ کەس نابێ بیزانێت بیکوژێ. خودایە، خودایە لەم تاریکیەدا کە نە سەرەتای هەیە نە کۆتایی بەردەوام باسی مردنی ئەو دەکەم چونکە مردنی ئەو سەرەتای هەموو شتەکان بوو سەرەتای مردنی منیش بوو. شەو باش مزەفەری سەباح دەم شەو باش لای من هەمیشە شەوە گوێم لە کاسێتی دووەمت گرت ئەوەی باسی گەردوون و ئەو شتانەی تیا دەکەیت، ئەوەی دەڵێیت گوایە ژیانی ئەمە پارچە پارچە بوونی ژیانی تۆیە، دەنگی ئەمە دەنگی پارچە پارچە بوونی دەنگی تۆیە، تۆ لە بری ئێمە درێژە بەو چیرۆکە دەدەیت و لەو جۆرە قسانە، عەفونکە من گاڵتەم بە هەموو تڕۆهاتە دێت، مرۆڤ هەندێ جار دەتوانێ قسەی زۆر بێ مەعنا بکات ئەوەی تۆ لە دیلێتی خۆتەوە هاتوویت بۆ ئەوی سەیری دیلێتی من بکەیت ڕاستە بەڵام ئەوەی بتوانێت شتێک بۆ ئێمە بکەیت درۆیە تۆ کێیت تۆ مردویت دوای بیست و یەک ساڵ لە ناو لمەوە هاتوویت دەتەوێ دوێنێ شەو نیگەران بڕیارمدا هیچ شتێک نەشێڕمەوە دواتر پەشیمان بوومەوە تۆ بە من دەڵێیت هەموو شتێکت بۆ باس بکەم، هەموو، هەموو شتێک، هەموو شتێ باس ناکرێت، لەبەرئەوەی تۆ چۆن دەڵێیت من لە زیندان تنۆک تنۆک خۆم لە ڕابردووی خۆم ئازاد کرد، منیش دەمەوێت تنۆک تنۆک خۆم لە ڕابردووی خۆم ئازاد بکەم. من لە دوای کاسێتی یەکەمەوە مەراقێکی گەورەم هەیە، ئازاری گێڕانەوە لە ئازاری زیندان خراپترە. بەڵام خەمێک کە خەمی مانەوە و خەیاڵی مردووەکانە وا دەکا قسە بکەم، خەمی ئەو دوو مردووە ئێشی زۆرە، هەموو ڕۆژێ وەک ئەوە وایە یەکەم ڕۆژی مردنیان بێ، یەکەم ساتی بیستنی هەواڵی مردنیان بێ، ئەو ئازارەیە وا دەکا قسە بکەم، مزەفەری سبح دەم، تۆ کێیت؟ تۆ باوکم نیت ئەوانە باوکی ڕاستەقینەی من بوون شەوێکیان وام بەسەر یاسییەکەم گوت گوتم تۆ باوکی من نیت ئێستاکەش پێکەنینە بەرز و پڕ سەداکەیم لە بیرە شەریفی پەپولە هاوڕێی ژوورەکەمان حاجەتی دەشت سەریاس لەسەر سینیەکی گەورە بۆ ئێوارە برنجی دەژمارد، من لەسەر دۆشەکێکی گوڵگوڵ پاڵکەوتبووم و گوێم لە کامکارەکان دەگرت، من هەمیشە گوێم لە کامکارەکان دەگرت، من ئیشم نەدەکرد، دەمگوت من دیوە ناشرینەکەی سەریاسم، نانم دەخوارد و سفرەکەم بەجێدەهێشت، چام دەخواردەوە و پیاڵەکەم سەرەوخوار دەخستە سەر مێزی تەلەفزیۆنەکە. گۆرەویەکانم دەخستە ناو سوراحی ئاو خواردنەوەکە تا بخوسێت. ژوورەکە ماڵی من و شەریفی پەپولە بوو، تەلەفزیۆنەکەش هی من بوو، ستریۆکەش هی من بوو، سریاسی گەورە هەندێ ڕۆژ گەر باران بایە گەر نەچوایەتە وە بۆ شوورەکەی خۆی، لە موجەمەع نەچوایە بۆ لای ئادەم مەرجان کە دوای مردنی سەریاس بوو بە کەوەنیس دەهاتەوە بۆ لای ئێمە ئەو ڕۆژە پێم گوت تۆ باوکمیت پێکەنی بە دیمەنەکە دەهات من لەو گەورەتر بووم بەڵام بە ویقار ڕەوشتی ئەوم نەبوو قیافەتم لەو باشتر بوو ڕوخساریشم لەو زیاتر لە پیاو دەچوو بەڵام کەس پێی نەدەگوتم پڕۆفیسۆری شەوە تاریکەکان من کەس پەروەردەی نەکردەبووم، بوەستە دەبێت ڕاستی بڵێم، ئەویش کەس پەروەردەی نەکردەبوو، بەڵام ئەو توانای هەبوو خۆی خۆی پەروەردە بکا، هەندێ کەس دەتوانن خۆیان خۆیان پەروەردە بکەن و من ناتوانم. سریاس، پێی خۆش بوو وەک پیاوێکی ڕاستەقینە قسەی لەگەڵدا بکەیت، داوای ئامۆژگاری لێ بکەی بیکەی بە دەم ڕاست و خەمخۆری خۆت من گاڵتەم بەو شتانە دەهات گاڵتەم بەو ژیانەی دەهات لە ناو عارەبانەکاندا پێم دەگوت تۆ لە بەحری تڕۆهاتا نوقم بوویت ئەویش بە منی دەگوت تۆ نازانی بۆچی دەژیت من دوای ناسینی ئەوان نشیانم گۆڕا دوای مردنی ئەوانیش جارێکی تر کۆی شتەکان خراپ تێکچوونەوە هەندێ جار زۆر گوێم لە ئامۆژگارەکانی دەگرت، بەڵام هەندێ جاریش کە پاڵ دەکەوتم و دەمگوت هەموو ئەم قسانەی تۆ بە پوولێکی قەڵب ناکڕم، من لە هەمووان کەمتر دەچوومە بوراق، شێوەی ئیشکردن و ژیانی من وا بوو، دوای ناسینی ئەوان بڕیارم دا لە هێزی پێشمەرگە بێمە دەرێ، کە شەڕی ناوخۆ دەستی پێ کرد ماوەیەک بوو ئەوانم دەناسی و پەیمانی برایەتیی هەتا هەتاییم لەگەڵیاندا مۆر کردبوو. ئێوارەیەک بە هەموو تفەنگ و کەلوپەلی جەنگەوە خۆم کرد بە بوراقدا، هەمووان بە گەرمی هەواڵی شەڕیان لێ دەپرسیم، بە درۆ ناوی سەد شاخ و گرد و کەپکم بۆ دەژماردن کە حیزبمان گرتوێتی، هەستم دەکرد خەڵکی زۆر بە درۆ بەختەوەر دەبن. منیش کە لە شەڕ دەهاتمەوە بەردەوام درۆم دەکرد، محەمەدی دڵشووشە و سریاسی گەورە تاکە دوو کەس بوون بە خەمگینی سەیریان دەکردم. من لە ناوەڕاستی مێزەکاندا هەڵدەسام و دەمگوت حیزب لە خەتەردایە. دەبێت ئەو کۆنە جاش و سیخوڕانە پاک بکەینەوە و پەرلەمانێکی تر دروست بکەین. تێدەگەن حیزب لە خەتەردایە؟ مارشاڵ یاری بە کڵۆشەکرەکانی بەردەمی دەکرد و بە غەمگینیەوە دەیگوت، گەمژە دانیشە، هیچ کەسێک لە خەتەردا نییە تۆ نەبیت. تاکە کەسێک لە خەتەردا بێ تۆیت. ئێوارە منیان برد بۆ شوێنێکی خۆش، بۆ باڕێکی بچووک کە خەریک بوو نەمکەنە ژوورێ. لەوێ محەمەدی دڵشووشە پێی گوتم، مەچۆ بۆ شەڕە سریاسی سبەح دەم مەچۆ بۆ شەڕ دەکوژرێیت و تەواو، دەکوژرێیت و جگە لە لاشەی خۆت هیچ بەجێ ناهێڵی، بە درێژایی شەو قسەیان لەگەڵ کردم. ئەو شەوە تێگەشتم بۆ بە سریاسی گەورە دەڵێن پڕۆفیسۆری شەوە تاریکەکان. ئەو بە شێوەیە لە شێوەکان لە تاریکیدا جوانتر قسەی دەکرد، سوێندت بۆ دەخۆم کە لەو تاریکیەدا وەک فەیلەسوفەکان قسەی دەکرد. بۆ لە ڕۆژی ئەوها دا جوان قسەی بۆ نەدەهات، نازانم لەوانەیە هۆکەوەێ بێ بە هۆی ئەوەی کە ڕۆژ بەردەوام ماندوو بووە، کێشە و دەردی ناو ئەو بازاڕ و ئەو بازاڕە ئەشکەنجەیان دابێ، ئەو بەردەوام خەونی بەوە دەبینی جۆرە ڕێخستنێکی تر بخاتە ناو شارەوە بە جۆرێک خۆی و عەرەبانەکان باشتر جێگایان ببێتەوە. مسەفەری سبەحدەم شتێک لە قسەکانی ئەودا هەبوو دەربارەی ژیان و مردن و ئەو شتانەی لە قسەکانی تۆ دەچوون، وەک ئەوەی دەیگوت ژیانی تۆ لە شەرەفی هەزاران حیزب گەورەترە کە لەسەر بەشکردنی تاڵانەکانیان شەڕ دەکەن، هەردووکیان زۆر ڕقیان لە شەڕ بوو، هەر کاتێ باسی جەنگ بکرایە باسی ڕوخساری ئەو کوژراوانەیان بۆ دەکردم کە ڕۆژێ لە ڕۆژان پێکەوە لە شاخێکی دوور دیویان، من وانەبووم. من لە مناڵیکی زووەوە جەنگاوەر بووم، شەڕ لە خوێنمدا بووە، ئاشنای باروت و فیشەک و ئاگر بووم، ئەوان توانای گەورەیان هەبوو لەسەر قەناعەت پێکردنم، توانایەک گاڵتەی پێ نەدەکرا، من بە غەمگینیی دەم گوت و سەرم بۆ قسەکانیان دەلەقاند. ئەو شەوە تێگەشتم کە لە دوای ئەو شەوەوە کەمەوە کە خۆم لە شەڕەکان کێشایەوە تا وای لێ هات ڕۆژێ خۆم بە تەواوەتی لە دەرەوەی هەموو ژیانی جارانم دۆزیەوە مزەفەری سوبح دەم ناتوانم باسی ئەو ڕۆژانەت بۆ بکەم من ئەگەر چی زوو زوو لەگەڵیاندا بە شەڕ دەهاتم بەڵام لەوان بتراسێ هاوڕێم نەبوو. دەمزانی ئەوان دەیانەوێ لە شتێک بمپارێزن، ئەوان باوکی من بوون، خەمێکی گەورەیان لە ژیانی من دەخوارد، ئەو ماوەی لە پێشمەرگایەتی هاتمە دەرێ نەمزانی بچم بۆ کوێ، بە درێژایی ئەو ماوەیە منیان بەخێو کرد، تاکە مەرجیشیان ئەوە بوو نەچم بۆ شەڕ. من لە ماڵێکدا ژوورێکم هەبوو، خانوویەکی بچکۆلانە بوو، کۆمەڵێ قوتابی لە دەرەوەی شار بۆ خوێندن هاتبوون، گرتبیان، شەریفی پەپوولە هاوڕێی ژوورەکەم بوو، ئەو ماوەیە محەمەدی دڵشووشە پارەی ژوورەکەی بۆ دەدام، ئەو یەکەمین جار ئێمەی دەبردەوە بۆ کۆشکە شووشەیەکەی خۆی، حەزی نەدەکرد بەغیلی بە ژیانی بەرین، یان ژیانی خۆمان بەو بەراورد بکەین و خەم بخۆین، هەردووکمان. لە سریاسی یەکەم خۆشتر دەژیاین. من لەو ڕۆژە خراپەکانیشدا پۆشتە و پەرداخی خۆم دەگۆڕی و بە بازاڕدا دەگەڕام، بەڵام ژیانی ناو بازاڕ سریاس سریاسی ئازار دەدا. بەیانیان دەبایە زۆر زوو لە خەو هەستێت و شەوانیش لە شوێنی زۆر خراپدا دەخەوێت. هەندێک جار پێکەوە دەچووینەوە بۆ ئەو ژوورە بچکۆلانەی خۆی لە موجەمەع کە پڕ بوو لە وێنەی ماشێنی خێرا خێرا و یاریکەری کاری کاراتی و نووسینی سەیر سەیری عەرەبی کە نەمدەزانی بیانخوێنمەوە، شەوان لەوێ لەسەر قەلەوێرەیەکی کۆن درێژ دەبوو بیری دەکردەوە، بەردەوام بیری دەکردەوە کە قسەشی دەکرد بەر لەوەی دەست پێ بکا، بە دەنگی بەرز پێ دەکەنی شەوێکیان لێم پرسی سریاس لەو باوەڕەدایت من و تۆ برابین؟ بە غەمگینیەوە سەیری کردم و گوتی من و تۆ براین خەڵکی لێ قەوماوی ئەم دونیایە هەموویان بران گوتم مەبەستم ئەو برایەتی و تڕۆهات و شتانە نیە من دەزانم خەڵکی لێ قەوماوی ئەم دونیایە بە دەستیان بێ میز دەکەن بە دەموچاوی یەکدا مەبەستم برای ڕاستەقینەیە واتە لە یەک دایک و باوک بووین ئەو گوتی، یەک چۆر برایەتی هەیە کە ژیان و خۆشەویستی دروستی دەکات، ئەوانی تر هەمووی درۆیە. لێم پرسی لەو باوەڕەدایت ڕۆژێ لە ڕۆژان ئەم نەهێنییە بزانین، یەعنی بزانین بۆچی ناومان سەریاسی سبەح دەمە، بۆ دایک و باوکی خۆمانمان نییە، بۆ بێکەسین، بۆ یەکی هەناریکی شووشەییمان هەیە، یەعنی بزانین ئەو هەموو شتە سەخیفە چۆن ئاوا پێکەوە کۆ دەبێتەوە؟ گوتی، نا. سریاس، لەو باوەڕەدا نیم، من تەنها بۆ خۆم قسە دەکەم، دڵنیام دەمرم و لەو پرسیارە تێناگەم، ئەوەتا ژیانی من وەک تۆ وەک تیرێک وایە کە لە کەوانی خۆی دەرچووە، تیرێک بێ هیچ ئامانجێک بە خێرایی دەڕوات و دواجار بەر شتێک دەکەوێت و دەشکێت. موزەفەری سبحدەم، پێت سەیر نەبێ، ئەویش و ڵش و شەش بەو جۆرە سەیری شتەکانیان دەکرد، هەردووکیان دەیانگوت بەر شتێک دەکەوین و دەشکێین. سریاسی گەورە خۆی بە تیرێکی خێرا دەشوبهاند کە دەستێک لە کەوانی خۆی بەری دەدا و کەس ناتوانێ ڕێگا و ئاراستەی ڕاست بکاتەوە. محەمەدی دڵش و شەش خۆی بە هەنارێکی ناسکی شووشە دەشوبهاند کە بە بەردەڵانێکدا دێتە خوارێ و پەراش پەراش دەبێ. من درەنگ تێگەیشتم بۆ دڵ شوشە بەو جۆرە سەرسامی هەنارە شوشەکان بوو بۆ هەمیشە ئەوە شەیدای تەماشا کردن بوو ئەو خۆی بە هەنارێکی شوشە دەزانی ئەو هەنارێکی شوشەی زیندوو بوو دڵنیا بوو لەوەی ڕۆژێ بەر شتێک دەکەوێت و دەشکێ هەردووکیان لەو کەسانە بوون کە دڵنیا بوون هیچیان لەگەڵ چارەنووسی خۆیاندا بۆ ناکرێ لەبەرەوە خەریکی چاکردن و باشکردنی چارەنووسی ئەوانی تر بوون وەک ئەوەی ئەوان بەرپرسیاری ئازار و میحنەتەکان بن، ئاوها بوون، ئەوان باوکی من بوون، ئەوان کە ڕۆژێک بەر شتێک دەکەوتن و شکان. موزەفەر، باسی ئەو کچە سپیانەم بۆ مەکە، هەر جارێکی دیکە کاسێتت بۆ ناردم باسی ئەو خوشکانە بۆ مەکە. من تا دەمخەنە گۆڕەوە وەک جنسی شەیتان سەیریان دەکردم ئەوان دڵشوشیان کوشت ئەوان بونە مایەی تێکچونی پەیوەندی من و مارشاڵ و شەوە تاریکەکانمان من ڕقم لێیانە مزەفەری سبح دەم ڕقم لەو خوشکە سپیانەیە ئەوان محمدی دڵشوشیان کوشت ڕۆژێک سڵێمانی مەزن هەمومانی کۆکردەوە و چیروکەکەی بۆ باسکردین ئێمە هاوڕێ ڕاست و دروستەکانی محەمەدی دڵشووشە ئەو سریاسی یەکەم هەردووکیان سوور بوون لەسەر ئەوەی ئەو خوشکانە بێتاوانن، من دەمکێشا بەسەری خۆمدا و دەمگوت چۆن بێتاوانن؟ ئەگەر ئەوان بێتاوان بن ئەی محەمەدی دڵشووشە چی دەکات لەو گۆڕەدا؟ ئەگەر ئەوان گوناهیان نییە ئەو کوڕە بۆ هەڵناسێتەوە و ببێتەوە بە هاوڕێکەی چارانمان و لەگەڵماندا بێت بۆ شێر دوامین هەناری دنیا چ تاوانێک لەوە گەورەترە مرۆڤ یەکێک لە قوڵایی دڵەوە مرۆڤ یەکێکی لە قوڵایی دڵەوە خۆش بوێت و ئەو خۆشی نەوێت ها چ تاوانێک لەوە گەورەتر هەیە بە خوێنی خۆت عاشق بیت و ئەوەی خۆشت دەوێ سارد و سڕ سیرت بکا و خۆی با بدات و بڵێ من تۆم خۆش ناوێ من دەڵێم ئەوە لە کوشتنی مرۆڤ بە گوللە خراپترە لە کوشتنی ئینسان و سەربڕینی بە چەقۆ خراپترە. من لە پشت هەموو ئەو هەرا و بەزمەوە بووم کە دوای پرسەکە ڕوویدا. من و سێ کەسی دیکە لەوانەی دەمانویست لە هۆی مردنی تێبگەین، نا وامەزانە چیرۆکی مردنی دڵشووشە چیرۆکییەکی سادەیە. ئەو ڕۆژانە لە بازاڕ هەموو دنیا قسەیان لەسەر کوشتنی دڵشووشە دەکرد، قسەیان لە گوللەیەکی نەهێنی دەکرد لە شەوی دوای لافاوەکە دانرابوو بە دڵشووشەوە هەموو خەڵک دەیان گوت دڵشووشە لەبەردەم دەرگای دۆزینەوەی نەهێنیەکی مەزندان بووە بۆیە کوژراوە، بەڵام کێ لە ئێمە دەیتوانی بگاتە ڕاستی و دروستی ئەو چیرۆکانە، ئەو کات کە من چوومە بەردەم ماڵی سڵێمانی مەزن وەک هەموو ئەوانەی باوەڕیان بە ناسکی ئەو کوڕە هەبوو بە خۆمم گوت دڵشووشە عەشق کوشتێتی، عەشق و هیچی تر. بەڵام ئێستا دەڵێم مردنی دڵشووشە وەک نەهێنییەک دەمێنێتەوە، نەهێنییە کەس ناتوانێت تەلیسمەکانی بکاتەوە، دڵنیام تا دوا ساتیش محەمەد باوەڕی وا بوو کە عەشق دەیکوشێ، بەڵام ئەو هەر ئەو خۆشباوەڕییەش نیشانەی سەرکەوتنی تاریکی و نەهێنێکانە بەسەر ئەو مەملەکەتە ناسک و شووشەی ئەودا کە بێسوود دەیویست تەوتمانەکان لابدات و خوباتی خوباری سەرشیان بڕەوێنێتەوە ئەو ئێوارەیە چوینە بەردەم بەردەمی ماڵی سڵێمانی گەورە و گوتمان دەمانەوێ باوکی دڵ شوشە ببینین پاسەوانەکان نیانێشت ئێمە کەوتینە بەردەبارانکردنی پەنجەرەکان پاسەوانەکان ویستیان تەقەمان لێ بکەن بە کۆڵانەکاندا ڕاویان ناین بەڵام بۆ ئێوارەی هەمان ڕۆژ جارێکی تر کۆبینەوە ئەم جارە ژمارەمان زۆرتر بوو کۆمەڵێک کەس بووین کەسمان یەکترمان نەتدەناسی، هەموو ئەو گەنجە بێ دەرەتان و مەحرومانە بووین لە شوێنی جیاواز و بە شێوەی جیاواز دڵشۆشەمان ناسیبوو، بە دەنگی بەرز بانگمان لە سلێمانی مەزن کرد، گوتم، هۆ بەڕێز، هۆ لەو ژوورە وەرە دەرێ و تێمان بگەیەنە محەمەدی دڵشووشە بۆ مرد. ئێمە ڕەفیقی گیانی بە گیانی جوانەمەرگ بووین، تا ئێستا لە هیچ حاڵی نابین. با یەکێ بێتە دەرێ و لە جیاتی قسەی تڕۆهات حاڵیمان بکا، من دەمزانی نایەوێت باسی لە مردنی کوڕەکەی بکا، لە سەرێکی دیشەوە دەترسا شتێک لەو خوشکە سپیانە بکەن، ئەو کات هەموو پێیان وابوو وەک ڕۆژێ ڕوون دەزانن کە ئەوان دڵشووشەیان کوشتووە، ئەو ڕۆژەش نەهاتنە دەرێ و پاسەوانەکان بڵاوەیان پێ کردین. بۆ ڕۆژی دوایی ژمارەی ئەوانەی کۆبوونەوە لەوە گەورەتر بوو حساب بکرێ، دەستکێڕ و عەلاگەفرۆش و ئاوفرۆش و قڵەبەڕۆژە فرۆشەکانی شاری شاتە بوون، دواجار مارشاڵ خۆشی هات، کە مارشاڵ هات من خۆم کێشایەوە، ئەو لە هەمووان عاقڵترتر دەیزانی ئیش بکات، یەکەمین جار لە بری هەمووان چووە ژوورێ و قسەی لەگەڵ باوکی محەمەدی دڵشووشەدا کرد، کە لەبەر ناوبانگ و پلە و پایەی حورمەتێکی زۆریان دەگرت، من هەر لە مناڵیەوە دەزانم حورمەتی ئەوانە درۆزنانە و بەتاڵە من حورمەتم بۆی نەبوو بەڵام لەبەر سریاسی مەزن خۆم وانیشانا کە ڕێزێکی زۆری لێ دەگرم کە هاتمە دەرێ قسەمان بۆ بکات ئێمە هێندە زۆر بووین نەمان دەتوانی بە ئاسانی ئارامیان بکاتەوە مێزێکیان بۆ هێنایە دەرێ و چووە سەری و سریاس یەکەم بۆوی لە بەلەسە بوون و توڕەی ئێمە بیپارێزێ چووە سەر مێزەکە و لە تەنیشتەوە وەستا ئەگەر ئەوی لەگەڵ نەبایە لەوانە بوو شتەکان خراپ بشکێنەوە بەڵام لای ئێمە و ئەو مناڵانەی کە لە ناو کوچە و قەیسەری بازاڕەکاندا گەرم ببوون سریاسی گەورە پڕۆفیسۆری شەوە تاریکەکانمان لە هەموو سیاسی و خەباژێ ڕوونوسەر و هونەرمەندانی ئەو وڵاتە حرمەتی زۆرتر بوو لەبەرئەوە کە سەریاسمان لە تەنیشتەوە بینی و وەستاوە و پێمان دەڵێت بێدەنگ بن. ئێوە چیتانە؟ خۆ وەحشی نین با پیاوەکە قسە بکا هەموو بێدەنگ بووین ئەو ڕۆژە سڵێمانی مەزن باسی ئەوەی کرد بۆ ئەوەی ڕێگا لە مردنی دڵش و شەبگیرێ هەموو شتێکیان کردووە باسی خۆی و یەکێکی تری کرد کە لە بەرەبەیانێکی زوودا پێش ئەوەی خۆر هەڵبێ پێش ئەوەی دنیا ڕووناک بێتەوە چوون بۆ خوازبینی کچێک کە عەشقی لە ناکاوی دڵشووشەی کوشتووە، باسی ئەوەی کرد کە شتەکان بە جۆرێک خێرا و سەیر بوون، کەس تەفسیری بۆیان نییە، لە نێوان قسەکانیدا زوو زوو دەوەستا و دەیگوت، دڵێک بوو با بردی و شکا، من یەکەم کەس بووم لە دواوە هاوارم کرد با ئەو دوو سۆزانییە بکوژین، با ئەو دوو دەڵەسەکە بکوژین، سڵێمانی مەزن بە هێمنییەکەوە گوتی، ئەوان گوناحیان نییە. تاکە گوناه بارێ خودای مەزنە لە ژوور سەرمانەوە کە دڵ کە دڵی دڵ شوشەی وا بە نازکی دروست کرد من سوور بووم لە سەرەوەی ئازارێ بە خوشکە سپیەکان بگەیەنن لە ناو حەشاماتی مناڵ و گەنجەکاندا بە دەنگەلێکی زۆر تر هاوارمان دەکرد با بچینە سەر خوشکە سپیەکان با بچینە سەریان. سریاسی مەسن ئارامی دەکردین و گوتی، من دۆستی دڵشووشەم، هاوڕێی منداڵی و ژیانی ئەو بووم، ئێوە دەمناسن کە چەندە حەزم لە باشی و دادپەروەرییە، وەک ئێوە گەنجێکم و لە بازاڕدا گەورە بووم، پێشەوەی کەس گوناهبار بکەین، دەبێ دڵنیا بین، دڵنیا بین، ئەگەر ئەوان تاوانبار دەرچوون، من لەبەر ئێوە لێیان نابوورم. گەر بێگوناهیش بن ناهێڵم هیچ کەسێک دەستیان بۆ بەرێت، دەبێ باوەڕ بە من بکەن، خودای گەورە ئەو ڕۆژە کە ئەوانی بینی و گەڕایەوە پێ دەچوو جادوویان لێ کردبێ، تا شەوی مردنیشی لە خوێنیدا گەرای کردبوو، کاتێک هاتەوە بە منی گوت گۆرانێکانیان دەلیلی بێگوناهیانە، من لەو ئێوارەیەوە شێت ببووم، لەو ئێوارەیەوە برینێک کەوتە نێوان من و سریاسی مەزنەوە، ئەو ڕۆژە سڵێمانی مەزن و سریاسی گەورە کە یەکێکیان پڵنگی شاخ و ئەوی دیکەیان پڵنگی ناو کوچە و بازاڕەکان بوو، ئارامیان کردینەوە و. بڵاوەیان پێکردین. مزەفەری سبەح دەم. کێ دەیگوت تۆ لە بیابان دێیتە دەرێ و دەچیتە ماڵی و خوشکە سپیانە من هەمیشە ڕقم لێیان بۆ و تا مردن ڕقم لێیان دەبێت ئەو ئێوارەیە کە سەریاسی مەزن شووە سەر گۆڕەکەی دڵشوشە و بە سەرسامی گەڕایەوە تێگەیشتم ئەو دوو خوشکە دوو سەحربازی گەورەن دوو ڕۆحی خراپن دەتوانن هەموو پێ بخەنە تەلیسمی خۆیانەوە سریاس کە هەمیشە بە ئەدەبێکی بێتامەوە باسی ئافرەتی دەکرد وەک یەکێک جادووی لێکرابێت قسەی لە دەنگ و ویقار و نەهێنی ناو نیگای خوشکە سپیەکان دەکرد کە لە گۆڕستان هاتەوە خۆی کرد بە ژوورەکەی مندا و لە لای شەریفی پەپولەدا بە دەنگی بەرز قسەی دەکرد و پێدەکەنی شتەکانی بۆ شەریفی پەپولە دەگێڕایەوە و بە مەبەستی بوو منیش شوێب لێبێ من وەک شێت دم لێ دەهات و دەمگوت تۆ سریاسی مەزن نیت، سریاسی گەورە نیت، پڕۆفیسۆری شەوە تەڕەماشەکانیش نیت، تەپاڵەی مانگای کۆڵانەکانیش نیت، تۆ هیچ نیت، هیچ. لەبیرت چۆوە کە ئەو کچانە نزیکترین هاوڕێی تۆیان کوشت؟ لەبیرت چۆوە ئەوانە دڵشووشیان کوشت؟ من حەز ناکەم گوێم لەو قسانە بێ. حەز ناکەم لە ماڵی منا ئەم قسانە بکەیت. شەوێکی تاریک و تاڵ بوو، تاریک و تاڵ، تاریکتر و تاڵتریش لە شەوە بێ ڕەحم و بێ کۆتایەکانی زیندان. سریاس یەکەم بە بە پێکەنینەکەی خۆی ئارامی دەکردمەوە و گوتی، ئەو دوو خوشکە دوو فریشتەن، دوو فریشتەی گەورەی خودان.